ولقد فتنا الذين من قبلهم فليعلمن الله الذين صدقوا وليعلمن الكاذبين موسڵمانانی پێش ئەم موسڵمانانەیش کە لەسەر دەستی تۆدا باوەڕیان بە خوا و بە ئایینی خوا کردووە وەک ئەمان تاقیمان کردوونەتەوە و تاڵی و سوێری ژیانمان بەهۆی موسڵمان بوونیانەوە هێناونەتە ڕێ یاخود ئەوانەی کرداری خراپەکەن وا گومانەبن کە پێش قەزاو قەدەری ئێمە بکەون و خۆیان لە سزای ئێمە دەرباز بکەن؟ ئەگەر لایان وایە ئەوا بڕیارێکی خراپیان بۆ خۆیان داوە، چونکە هەرگیز شتی وا ڕوونادا و نابێ. من کان یرجو لقاء اللە فان اجل اللە لآت وهو السمیع العلیم. هەر کەسێ هیوای گەیشتن بە خوای هەیە لە بەهەشتا یا هیوای گەیشتن بەو پاداشەی هەیە خوا بۆ خاوەن باوەڕانی داناوە بێگومان کاتی ئەوە دێ و خوا گوێی لە هەموو قسەیەکە کە بەندەکانی ئەیکەن و ئاگای لە باوەڕ و کرداریان هەیە. ومن جاهد فانما یجاهد لنفسه ان اللە لغنی عن العالمین. ئادەمیزادمان ڕاسپاردووە چاکە لەگەڵ باوک و دایکیا بکا، بەڵام ئەگەر هەوڵیان لەگەڵ دایک، کەسێ یان شتێ بکەی بە هاوبەشی من لە خوایەتیا کە تۆ هیچ شتێ لەبارەی خوایەتی ئەو کەسە یا ئەو شتەوە نازانی و ئادەمیزادیش نابێ شوێنی شتێ بکەوێ کە نەزانێ چییە و چ کارەیە ئەوە لەو حاڵەدا گوێڕایەڵیان مەبە ئێوە هەمووتان خۆیشتان و باوک و دایکیشتان سەرەنجام ئەگەڕێنەوە بۆ لای من و خەبەرتان ئەدەمێ و پێتان ئەڵێم لە دونیادا چیتان ئەکرد کەسانی وا لە ناو بە ناو موسڵمانانا هەن ئەڵێن ئێمە ئیمانمان بە خوا هێناوە جا ئەگەر لە ڕێگای ئەو ئیمان بە خوا هێنانەیانا تووشی دەرد و ئازار بوون و کافرەکان ئازاریان پێ گەیاندن ئەڵێن ئازاری خەڵکیش لە دنیادا هەر وەک ئازاری خوا وایە لە قیامەتا جا کە ئێمە هەر تووشی ئازار ببین بۆ لە دنیادا تووشی ببین و با هەر ئازارەکەی قیامەت بێ لەلایەن خواوە، بەڵام ئەگەر سەرکەوتنێ بۆ موسڵمانان لەلایەن خواوە هات، بێ گومان بە موسڵمانان ئەڵێن، ئێمەیش لەگەڵ ئێوە بووین، بۆ وا ئەڵێن و قسەی ناڕاست دەکەن؟ بۆ خوا لە هەموو کەس باشتر نازانێ چی لە دڵی ئەم گشتە خەڵکەدا هەیە و مونافیق و موسڵمانی ڕاست لێک جیا ناکاتەوە؟ کافرەکان وتیان بەوانەی کە ئیمانیان هێناوە، واز لە موسڵمانەتی بێنن و ڕێگەکەی ئێمە بگرنە بەر، ئەگەر قیامەت و زیندووبوونەوە و لێپرسینەوە هەبوو، ئێمە ئۆباڵی ئێوەیش لە گەردن ئەگرین، بەڵام هیچ ئۆباڵێکیان لە گەردن ناگرن و بەڕاستی ئەوانە درۆ ئەکەن. سەرەنجام تۆفان دایگرتن لە حاڵێکدا کە ئەوان کافر و ستەمکار بوون. فأنجيناه وأصحاب السفينة وجعلناها آية للعالمين جا نوح خۆی و ئەوانەی لە ناو کەشتیەکەدا بوون ڕزگارمان کردن و کەشتیەکەمان کرد بە نیشانە بۆ ئەهلی جیهان لەسەر توانایی خۆمان پێغەمبەری فروستادەیش هیچ ئەرکێکی لەسەر شان نییە لەوە بەولاوە کە فەرمانی خوا بە ڕۆشنی و ئاشکرایی بە خەڵکا ڕاگەیەنێ. ئەوەلەم یەڕەو کەیف یوبدیء اللە الخلق ثم یعیدە ان ذلک علی اللە یسیر. ئایا ئەو کافرانە بە چاوی بیر و هۆشی خۆیان نابینن چۆن خوا دەست دەکا بە دروست کردنی دروستکراوەکانی خۆی و چۆن لەو دونیایش دروستیان ئەکاتەوە؟ بێگومان کاری وا بۆ خوا ئاسانە. قل سیروا فی الارض فانظروا کیف بدء الخلق. سەر لە نوێ بۆ دواجار دروستیان ئەکاتەوە. خوا دەسەڵاتی بەسەر هەموو شتێکا ئەشکێ. یعذب من یشاء ویرحم من یشاء وئلیه تقلبون. ئازاری هەر کەسێ ئەدا ئارەزووی لێ بێ و ڕەحم بە هەر کەسێکیش ئەکا ئارەزووی لێ بێ و سەرەنجام بۆ لای ئەو ئەگەڕێنەوە. ئەو کەسانەیش کە ئینکاری ئایەتەکانی خوا ئەکەن و ئینکاری گەیشتن بە حزووری خوا ئەکەن ئەوانە لە ڕەحمەتی من نائومێدن و ئەوانە سزایەکی پڕ ئازاریان بۆ هەیە. فما كان جواب قومه إلا أن قالوا اقتلوه أو حرقوه فأنجاه الله من النار ان فی ذلک لآیات لقوم یؤمنون وەڵامی خێڵەکەی ئیبڕاهیم لەوە بەولاوە نەبوو کە وتیان یا بیکوژن یا بیسوتێنن خوایش لەو ئاگرەی ئەوان بۆیان کردبووەوە ڕزگاری کرد بەڕاستی ئەم ڕووداوە چەندین نیشانەی تیایە بۆ کەسانێ کە باوەڕیان بەخوا هەبێ ئیبڕاهیمیش بەوانی وت، ئێوە تەنها چەند بتێکتان لەم ژیانی دونیادا ڕاگرتووە ئەیان پەرستن بۆ ئەوەی بەردەوام بن لە خۆشویستنی یەکتریتانا و خواتان پشتگوێ خستووە و پاشانیش لە ڕۆژی قیامەتا هەر یەکێکتان بگری ئینکاری ئەوانی ترتان ئەکا و لەعنەت لە یەکتری ئەکەن و جێگای دواجاریشتان ئاگری دۆزەخە و کەسێ نییە یارمەتیتان بدا. فما كان جواب قومه إلا أن قالوا ائتنا بعذاب الله إن كنت من الصادقين ئەوە ئێوە بەڕاستی ئەوەندە بێ حەیا و شەرمن ئەچنە لای نێرینە و ڕێ لە ڕێبوار ئەبڕن و ڕووتیان ئەکەنەوە و لە کۆمەڵگای خۆتانا کاری ناشرین و ناپەسەند ئەکەن قەومەکەی هیچ وەڵامێکیان نەبوو ئەوە نەبێ کە وتیان ئەگەر تۆ ڕاست ئەکەی ئێمە بە سزای خوا ئەترسێنی ئەو سزایەی خوامان بهێنە سەر بزانین ئەتوانێت چیمان لێ بکا. قال رب انصرنی علی القوم المفسدین لوطیش وتی خوایە یارمەتیم بدە و زاڵم بکە بەسەر ئەم خێڵە بەدکار و خراپەکارەدا. ئیبڕاهیمیش وتی، ئاخر لووط لەوێیە، ئەویش لەگەڵیان ئەفەوتێ و لەناوەچێ، مەلائیکەتەکانیش وتیان، ئێمە خۆمان ئەزانین کێ لەو دێیەدایە، لووط خۆی و ماڵ و مناڵی لەو سزای خواییە ئەپارێزین ژنەکەی نەبێ، ئەو لەو کەسانەیە بڕیاری بڕانەوە و بەسەرچوونیان دراوە. کاتێکیش کە مەلائیکەتەکانی فروستادەمان هاتن بۆ لای لوط خۆی و خەبەری ئەوەیان دایە کە خوا بڕیاری فەوتاندنی خێڵەکەی داوە پێی ناڕەحەت بوو دڵی خەمبار بوو بە هاتنیان چونکە ئەترسا خەڵکی دێکە کە دییان غەزەبی خوایان هاتۆتە سەر بڕۆنە سەری و تۆڵەی خۆیانی لێ بکەنەوە یا ئەو خۆیشی بەر ئەو غەزەبەی خوا بکەوێ مەلائیکەتەکان پێیان وت ئێمە سزایە لە ئاسمانەوە دائەبارێنین بەسەر خەڵکی ئەم دێیەدا بەهۆی ئەوەوە کە فیسق و فجووریان کرد. ولقد ترکنا منها آیە بینە لقوم یعقلون. ئێمە بەڕاستی نیشانەیەکی دیارمان لەو دێیەدا بەجێ هێشت بۆ هەر کۆمەڵە خەڵکێ کە عەقڵیان هەبێ و بیر لە چاکە و خراپە بکەنەوە و بفامن کەوا خوا دێرگیریش بێ سەختگیرە. بیر لە تایەفەی عاد و تایەفەی سەمودیش بکەرەوە کە خوا چۆنی غەزەب لێ گرتن و ئەو غەزەبی خوایە کە لێیان گیرا بە خانوەکانیانا دیارە بۆتان و بە چاوی خۆتان ئەیان بینن شەیتان کار و کردەوە ناشرینەکانیانی لا جوان کردن و لە ڕێگەی خوا پەرستی لای دان کە ئیشیان توانی بڕوانن و ڕاستی ببینن و شوێنی خراپە نەکەون بەڵام ڕێگای ڕاستیان نەگرتە بەر. هیوایان هەبوو بەردە بارانمان کردن و هیوایشیان هەبوو نرکە و ناڵەی بوومەلەرزە گرتنیەوە و لەناوی بردن و هیوایان هەبوو ڕۆچوونە خوارەوە بە زەویدا و هیوایان هەبوو لە ئاوا نوقممان کردن خوا لەوانە نەبوو بە ناحەق ئەمانە گیرۆدە بکا و تووشیان بکا ئەوان بۆ خۆیان ستەمیان لە خۆیان کرد نمونەی ئەوانەی غەیری خوایان کردووە بە پشت و پەنای خۆیان و ئەیان پەرستن وەک جاڵجاڵۆکە وایە کە ماڵ بۆ خۆی ئەتەنێ و لای وایە ماڵەکەی قەت وێران نابێ کەچی بێ هێزترین و خۆڕاگیر نەکردوو ترین ماڵیش ماڵی جاڵجاڵۆکەیە ئەگەر بەخۆیانیان بزانیایە و بیان زانیایە چیەکەن وتلک الامثال نضربها للناس وما یعقلها الا العالمون ئێمە ئەم جۆرە نمونانە ئەهێنینەوە بۆ خەڵک لێیان ورد ببنەوە و پیاوانی زانا نەبێ کەس فامیان ناکا و تێیان ناگا و لەناو کرۆکەکانیان حاڵی نابێ خلق الله السماوات والأرض بالحق إن في ذلك لآية للمؤمنين خوا ئاسمانەکان و زەوی بۆ حیکمەتێ دروست کردووە و لە خۆڕایی دروستی نەکردوون دروستکردنی ئاسمان و زەوی نیشانەی تیایە بۆ کەسانێ باوەڕیان بەخوا هەبێ و بە دروستکردنی ئاسمان و زەویا بەڵگەیان لەسەر بوونی خوا و گەورەیی و توانی خوا بۆ دەرەکەوێ نوێژ ئادەمیزاد لە کاری خراپ و ناپەسەند ئەگێڕێتەوە ناوهێنانی خوا لە هەموو شتێک گەورەترە و خوا ئەزانێ ئێوە خەریکی چین و چیەکەن. ولا تجادلوا اهل الكتاب الا بالتي هي احسن الا الذين ظلموا منهم وقولوا کاتی خۆی کتێبی ناردونەتە سەر بە باشترین شێوەی گفتوگۆ نەبێ، تەنها ئەوانەیان نەبێ کە ستەمکارن و دەم درێژیەکەن و بڵێن ئێمە باوەڕمان بە قورئان هەیە کە لە خواوە هاتووتە خوار بۆمان و بە تەورات و ئینجیل و زەبور و ئەو کتێبانەی تر کە لە خواوە هاتونەتە خوار بۆ ئێوە و خوای ئێمە و ئێوە هەر یەک خوایە و ئێمە گەردنکەچین بۆ ئەو خوایە. هەر وەک کتێبی خۆمانمان ناردۆتە خوار بۆ سەر پێغەمبەرانی بەر لە تۆ، قورئانیشمان ناردۆتە خوار بۆ سەر تۆ، جا ئەوانەی کتێبی خۆمانمان داونێ لە پێش هاتنی تۆدا باوەڕیان بەم قورئانە هەیە، چونکە لە کتێبەکانی خۆیانا گفتی پێ دراوە و باسی هاتنی لە دواڕۆژدا کراوە. وما یجحد بآیاتنا الا الظالمون. نەخێر وا نییە کە بەتاڵ نوێژەکان ئەڵێن و قورئان کۆمەڵە ئایەتێکی ئاشکرا و مەعنا دیار و ڕێک و پێکە و لە سنگی ئەوانەدایە کە خوا نیعمەتی عیلمی داونێ و کەسانی ستەمکار و ناحەق نەبێ کەس ئینکاری ئایەتی ئێمە ناکا. هاتنی موعجیزە بە مەیل و فەرمانی خوایە بە هەر پێغەمبەرێکی ببەخشێ و منیش تەنها کەسێکم خوا ناردوومی خەڵک لە سزای خوا بترسێنم و ڕێی موسڵمانەتیان بۆ ڕوون بکەمەوە. ئەوەلەم یەکفیهم ئەنا ئەنزەلنا عەلەیکەلکیتابە یوتلا عەلەیهم ئەوەیشیان بۆ هاتووە کە قورئانە، ئایا ئەوە بەس نییە بۆ ئەوان کە ئێمە قورئانمان ناردووەتە خوار بۆ سەر تۆ، ئەخوێنرێتەوە بەسەریانا؟ بەڕاستی لە ناردنی قورئانا ڕەحمەت و بیرخستنەوە هەیە بۆ هەر کۆمەڵێک کە باوەڕیان بە خوا هەبێ، خوا و ڕۆژی پاداشت و سزایان دێنێتەوە یاد. خودای بڵند و باڵا بەسە بۆ ئاگەداری لە نێوان ئێمە و ئێوەدا. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەمووی ئاگا لێیە. ئەو کەسانەیش کە باوەڕیان بە شتی پڕوپووچ و نادروست هەیە و ئینکاری خوا ئەکەن ئەوانە لە هەردوو جیهانا دۆڕاندوویانە. وَیَستَعْجِلُونَکَ بِالْعَذَابِ. ئەگەر ڕاستە با بێت. ئەگەر هەر شتێک کات و وادەی خۆی بۆ دیاری نەکرابوایە کە هەر ئەبێ لەو کاتەی خۆیا بێ لەسەر ئەو داوایەی خۆیان سزایان ئەهاتە سەر و لەپڕیش دێتە سەریان و بەخۆیان نازانن کە ئەیان کوتێتەوە. یستعجلونک بالعذاب وان جهنم لمحیطة بالکافرین. پەلە پەلت لێ ئەکەن بۆ هاتنی سزا بۆ سەریان. ئەو کەسانەیش کە ئیمانیان هێناوە بە خوا و کاری چاکیان کردووە لە دونیادا لە باڵەخانەی بەهەشتا دایانئەمەزرێنین و جێگیریانەکەین کە جۆگای ئاو لە ژێریانەوە ئەڕوا و هەمیشە و هەتا هەتایە لەو باڵەخانانەدا ئەمێننەوە، پاداشتی ئەوانەی کاری چاکیان کردووە لە دونیادا پاداشتێکی زۆر چاکە. فَكُونَ. ئەگەر لە کافرەکانی مەککە بپرسی، کێ ئاسمانەکان و زەوی دروست کردووە و کێ ڕۆژ و مانگی ڕام کردووە، لە وەڵاما ئەڵێن خوا، جا کە مادام وایە بۆچی و چۆن ڕوو لە پەرستنی خوا وەرەچەرخێنن و بت ئەپەرستن و بە فەرمانی خوا ناجوڵێنەوە؟ بل اکثرهم لا یعقلون ئەگەریش لەو کافرانەی مەککە بپرسی کێیە ئاوی لە ئاسمانەوە داباراندووە و زەوی پاش وشک بوونەوە و مردنی بەو ئاوە ژیاندۆتەوە لە وەڵامە ئەڵێن خوا دە تۆیش بڵێ سوپاس بۆ خوا کەوا دان بەو ڕاستیەدا ئەنێن بەڵام ئەوان بەشی زۆریان عەقڵیان نیە و نافامن، دان بەوەدا ئەنێن کە خوا خالقی هەموو شتێکە، کەچی هاوبەشیشی بۆ دائەنێن و ئەو هاوبەشە درۆینانە ئەپەرستن. وما هذه الحیاة الدنیا الا لهو ولعب. وَإِنَّ الدَّارَ الْآخِرَةَ لَهِیَ الْحَیَوَانُ لَوْ کَانُوا یَعْلَمُونَ ئەم ژیانی دونیایە لە بێ ئاگایی و گاڵتە بەو لاوە نییە و بەڕاستی ماڵی قیامەت ماڵی ژیانی ڕاستەقینەیە و ئەگەر ئەم کافرانە بیانزانیایە ژیانی دونیایان لەم ژیانە ڕاستەقینەیە پێ باشتر نەئەبوو. ئەکەونە پاڕانەوە لە خوا و ئاینیان خاوێن ئەکەنەوە لەوە کە کەس بکەن بە هاوبەشی خوا و بە تەنیا لە خۆی ئەپاڕێنەوە پاشان کە خوایش ڕزگاری کردن و گەیاندن یە وشکان کوت و پڕ دەست ئەکەنەوە بە هاوبەش دانان بۆ خوا. لیکفروا بما آتیناهم ولیتمتعوا فسوف یعلمون. بۆیە هاوبەش بۆ خوا دائەنێن تا ئینکاری ئەو نیعمەتی ڕزگار کردنە بکەن کە پێمان بەخشین و ئایە سەیر ناکەن ئێمە حەرەمێکی بێ ترس و ئەمینمان دروست کردووە کەس دەست درێژی ناکاتە سەر کەچی بە دەوریانا خەڵک ئەفڕێنن جا ئاخۆ ئەمانە باوەڕیان بە ئایینی بەتاڵ و پڕوپوچ هەیە و ئینکاری نیعمەتی خوا ئەکەن؟ ومن اظلم ممن افترا علی الله کذبا او کذب بالحق لما جاءه ئەلیس فی جەهەنەمە مەثوی للکافرین کێ لەو کەسانە ستەمکارترە کە درۆ بە دەمی خواوە هەڵەبەستن یا پێغەمبەر و قورئانیان بە درۆ داناوە کە هاتوونە سەریان؟ ئاخۆ دۆزەخ جێگەی ئۆقرە تیاگرتنی تێدا نییە بۆ کافرەکان؟ ئەبو لوبابە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەفەرموێت، ئەوەی بە سۆزکردن و دەنگی خۆش قورئان نەخوێنێت لە ئێمە نیە.